ڕوونکردنەوە، لاپەڕە نۆ. من خۆشبەختم لەبەر ئەوەی ئەم نامیلکەیەم کە بە زمانی کۆجراتی بڵاو کرایەوە، وێڕای دژواری ئەو ئەرکەی کە هەیەتی ئەو زایەڵە گەورەیەی دایەوە. یەکەمین جار لەسەر لاپەڕەکانی بۆچوونی هندی لە باشووری ئەفریقا بڵاو کرایەوە و من لە ساڵی هەزار و نۆ سەد و هەشت دا لە کاتی گەڕانەوەم لە ئینگیلتەرا بۆ باشووری ئەفریقا و لە وەڵامی ئەو شێواز و ڕێگانەی توندوتیژی دا نووسیم کە ئەوێ ڕۆژێ لە هەر یەک لە هند و باشووری ئەفریقا پەیڕەو دەکرا. لە لەندەن لەو بەر پەیوەندیم بە هەموو ئەنارشیستە هندییە ناسراوەکانەوە کردبوو، لەگەڵیاندا دانیشتبووم. ئازایەتی ئەوان سەرسامی کردم، بەڵام زانیم چەندە پەرۆشیان لەسەر ئەو ئاڕاستەیە فریوی دابوون، دەرکی ئەوەم کرد کە ناکرێ و ناشێ توندوتیژی چارەسەری بۆ کێشەکانی هەند تیادا بێت. چون شارستانێتی هندی پێویستی بە چەکێکی کاریگەرتر لە چەکی توندوتیژی هەیە بۆ پارێزگاری لێکردنی. لە باشووری ئەفریقاش جووڵانەوەی ساتیاگراها دوو ساڵ دەبوو چالاکییەکانی خۆی دەست پێ کردبوو. لێرەدا پەراوێزێکەیە. لەسەر وشەی ساتیاگراها. ساتیاگراها، چەسپان لەسەر ڕاستی بەهۆی بەرەنگاریکردنی ستەم و بێ ئەوەی قینت لە ستەمکارەکەت بێت. وەرگێڕی کوردی. کۆتایی پەراوێز. بەڵام بە ئەندازەیەک تەنیبووەوە کە چیتر من دەمتوانی دەرباری بدوێم و هەندێ متمانەی پێببەخشم. ئەو نووسینەش کە دەربارەیم نووسی هێندە سەرکەوتوو بوو تا لە دووتوێی نامیلکەیەکدا چاپ بکرێت، ئەم نامیلکەیەش لە هند چاپ کرا و سەرنجەکانی بەرەو لای خۆی ڕاکێشا. تەنانەت حکومەتەکەی بۆمبای دەستی بەسەردا گرت و ڕێگای بڵاوبوونەوەی نەدا. منیش لە وەڵامی ئەوەدا وەرگێڕانێکم بڵاو کردەوە بە نیازی ئەوەی ناوەڕۆکی ئەم کتێبە لە هاوڕێ ئینگلیزەکانم بگەیەنم. من پێم وایە دەکرێت ئەم نامیلکەیە بە دەستی ڕووداوەکان بسپێردرێت. لەبەر ئەوەی ئەو دەزانێت قین بە خۆشەویستی، توندوتیژی بە قوربانیدان، هێزی جەستەیی بە هێزی ڕۆحی ئاڵوگۆڕ بکات. ئەم نامیلکەیە چەند جارێک چاپ کراوە و من بۆ هەموو چاپەکانیان ئاماژە بۆ خوێندنەوە دەکەم. هەروەها لە هیچ وشەیەکیش لە وشەکانی کە نووسیومن پەشیمان نیم، تەنها ئەوەی لێی بترازێ کە بە یەکێک لە هاوڕێ ژنەکانمەوە وابەستەیە. ئەم کتێبە دادوەرێکی دڵڕەقانەی شارستانێتی نوێیە و لە ساڵی هەزار و نۆ سەد و هەشت دا نووسیومە. لەو کاتەوە ئەزموونەکان و ڕۆژگار زیاتر بە دروستی ئەو قسانەی کە کردوومن قایلم دەکەن. ئەگەر هند بڕیاری ئەوە بدات دژ بە شارستانێتی نوێ بجەنگێت، ئەوا بێ هیچ دوودڵیەک لە جەنگەکەدا براوە دەبێت. بەڵام من خوێنەر لەوە هۆشدار دەکەمەوە کە بڕوای وانەبێت، نیازی من ئەوەیە سەربەخۆیەکی خێرا لە هند جێگیر بکەم، جەختکردنێکی لەم جۆرەش دەکرێ لە جێی خۆیدا نەبێت، بەڵام ئەوە بیروڕای منە. من خۆشم ئامادەسازی بۆ سەربەخۆیی دەکەم بەو جۆرەی کە باسم کرد. بەڵام کاری من وەک ئەندام لە جەستەیەکدا، هەڵبەت ئارەزووی چەسپاندنی سەربەخۆیەکی پارلەمانی دەکەم بەو چەشنەی کە گەلی هند دەخوازێت. چونکە من ئارەزووی لابردن و نەهێشتنی هێڵەکانی ئاسن و نەخۆشخانەکان ناکەم، بەڵام نەمانیان مایەی خۆشحاڵیمە. لەبەر ئەوەی نە هێڵەکانی ئاسن و نە نەخۆشخانەکان نیشانەی شارستانێتین، بەڵکو دەکرێ بڵێین خراپەیەکن پێویستە خۆمانیان لێ لابدەین. هیچ مەڵۆیەکیش سەرباری خەرمانی مەزنی ئاکاری میللەتێک لە میللەتان ناکەن. هەروەها من بە هیچ کلۆجێک ئارەزووی لابردنی دادگاکان ناکەم. بۆ زانیاری، من زۆر پەرۆشی ئەوەشم. ئامێرگەل و کارگەکانیش هەر بە هەمان جۆر. چون ئەوە پێویستی بە ڕۆحێکی سادە و دەستگرەوە هەیە. لێرەدا لە سەر وشەی دەستگرەوە پەراوێزێک هەیە. دەستگرەوە، مەتقشف. کۆتایی پەراوێز. ئەمەش ئەو شتەیە کە لە نێو گەلانی ئەمڕۆکەدا بەردەستە نییە. تاکە بەشی ئەو بەرنامەیە کە خراوەتە بواری جێبەجێکردنەوە ئەمەیە. نا توندوتیژی، مەخابن بەو جۆرە نەبوو کە من دەمویست لە نێو ئەم کتێبەدا وا بێت، چونکە ئەگەر بەو چەشنە کە من دەمویست جێبەجێ بکرایە، ئەو دەمە هند لە ماوەی ڕۆژێکدا سەربەخۆیی خۆی وەردەگرت. ئەگەر هند بنەمای خۆشەویستی، وەک فاکتەرێکی گرنگ و زیندوو بۆ ئایینەکەی لە خۆ بگرتایە و ئەوەی بخستایەتە نێو سیاسەتەکەیەوە، ئەو کاتە بێ هیچ ماندووبوونێک و لە ئاسمانڕا سەربەخۆیی بۆ دەهات. بەڵام من دڵنیام کە ئەوە هێشتا دوورە دەستە. ئەم لێدوانەم بۆ ئەوە نووسی، چونکە تێبینی ئەوەم کرد هەندێک بڕگە لە کتێبەکەی من وەردەگرن بۆ کەمکردنەوە لە دەسەڵاتی ئەو جووڵانەوەیەی کە لە گۆڕێدایە. تەنانەت من هەندێک لەو نووسینانەشم خوێندۆتەوە کە پیلانم لە دژ دەگێڕن و بەوە تۆمەتبارم دەکەن کە من لەسەر دوو پەت یاری دەکەم و بارگرژی هەنووکە بۆ فێرکردنی بیروڕاکانم دەقۆزمەوە و لەسەر حسابی هێند ئەزموونگەلی ئایینی جێبەجێ دەکەم. من لە وەڵامی هەموو ئەوانەدا تەنها ئەوەم لە توانادا هەیە جەخت لەسەر ئەوە بکەم کە ساتیاگراها لە سەروو هەموو ئەو گریمانانەوەیە، نە دەست بە هیچەوە دەگرێت و نە هیچ دەشارێتەوە، هەندێک لەو ڕێگا ژیانگەراییانەش کە لە هن سوارچ واتە سەربەخۆی هن دا دانراون، خراونەتە بواری جێبەجێکردنەوە. هیچ شتێکیش نییە ڕێگا لە جێبەجێکردنی هەموویان بگرێت، ناشبێ گەلی هن بە پچڕاندنی چەند بەڕگەیەک لە کتێبەکەی من کە هیچ پەیوەندییەکیان بە کێشەی هەنووکەی هن دەوە نییە، بترسێنرێت. یۆنت ئیندیا، کانوونی دووەمی هەزار و نۆ سەد و بیست و یەک، میم کاف گاندی.